یانزە ساڵ لەمەوبەر باوکم مرد من ئەو کاتە تەمەنم چوار ساڵ بوو لەو بڕوااشدا نەبووم چیتر هیچ هەواڵێکی ببیستمەوە کەچی وا ئێستاکە پێکەوە کتێبێگە نووسین ئەم دێڕانە سەتای ئەو کتێبەیە و منایان نووسمەوە بەڵام هێدی هێدی باوکیشم دێتە قسە، لە ڕاستیدا ئەو زیاترێک ئەگێڕێتەوە. بە دڵنیاییەوە نازانم تا چ ڕادەیەک باوکم بە وردی دێتەوە یاد. لە ڕاستیدا من چەندەها کەڕە تەماشای ئەو وێنانەم کردووە کە ئەوی تێدان. ڕەنگە هەر لەبەر ئەوەش بێت کە وا هەست دەکەم لە بیرم بێ. بەڵام تەنها یادەوەرییەک کە هیچ گومانێکم لێی نییە و چەسپاوە لە مێشکما، لە یەکێک لە وێنەکاندا من و باوکم لە ژووری دانیشتنەکەمانە لەسەر قەنەفەیەکی چەرمی زەرد دانیشتوین لەوا چێ باسی شتێکی خۆشم بۆ بکات ئێستاکەش ئەو قەنەفەیەمان هەرماوە بەڵام چیتر باوکمی لەسەر دانانیشێت. لە وێنەیەکی تردا لە هەیوانەکەمانا لەسەر جۆلانە سەوزەکە دانیشتووین. تا ئێستاکەش ئەو وێنەیە هەر لەوێدا هەڵواسراوە. ئێستاکە من لەسەر ئەو جۆلانە سەوزە دانیشتووم. هەوڵێم جۆلانەکە نەجوڵێنمەوە، چونکە لە مەلەفێکی گەورەدا شت دەنووسم. دواتریش نیازم هەیە هەمووی لەناو کۆمپیوتەرە کۆنەکەی باوکما بنووسمەوە. هەڵبەتە ئەبێت باسی ئەو کۆمپیوتەرەش بکەم. بەڵام دواترێک دێمەوە سەرەو باسە. من هەمیشە هێشتنەوەی ئەو هەموو وێنەیەم بەلاوە سەیر بووە. چونکە وێنەکان هی سەردەمێکی ترن و سەر بەم کاتەی ئێستا نین. لە ژوورەکەما ئەلبوومێکی پڕ لە وێنەی باوکم پاراستووە. بەڵام لە سەرێکەوە پێم خۆش نییە ئەو هەموو وێنەی کەسێکم هەبێت کە چیتر لە ژیانا نییە. لەسەر کاسێتی ڤیدیۆش وێنەی باوکممان هەیە. من کەمێک بەلامەوە سەیرە کە گوێم لە دەنگ یەبێت باوکم دەنگێکی زۆر گەڕی پێوە بوو نەنکم ئەڵێت ڕەنگە وا باشتر بێت کە ڕێگە نەدرێت تەماشای کاسێتی ڤیددیۆی کەسێ بکرێ کە چیتر لە ژیاندا نییە کەسێک کە چیتر لە ناومانە ناژی چونکە سیخوڕیکردنی مردووەکان شتێکی ناشیرین و هەڵەیە لەسەر هەندێک لە کاسێتەکانە دەنگی خۆشمی تێدایە دەنگێکی ناسک و زیکنم پێوە بووە هەر لە دەنگی بەچکەی باڵندەیەکە چێت ئەو کاتە بەم شێوەیە بووە دەنگی باوکم گڕ بووە و وەک باس بووە و منیش بە پێچەوانەوە تۆنێکی بەرزم هەبووە لە یەکێک لە ڤیددیوکاندا جەشنی لەدایکبوونی مەسیحە من لەسەر شانی باوکم دانیشتوم و ئەمەوێت ئەستێرەی سەر دارەکە لێ بکەمەوە لەوێدا من تەمەنم تەنها یەک ساڵە بەڵام لەگەڵەوەشە خەریکە بتوانم لی بکەمەوە بۆ خۆمی بەرم هەندێ جار کە دایکم تەماشای ڤیددیوکانە کات پاڵایەتەوە قاقا پێکەنین لێیات هەرچەندە کاتی خۆی کامەرەی ڤیددیوکە بەدەستی خۆیەوە بووە و خۆی فیلمەکەی گرتووە من بە جوانی نازانم کە تەماشای فیلمێکی باوکمەکات و پێکەنێت پێشم وا نییە باوکیشم حەزی لەوە بێت. ڕەنگە بڵێ ئەوە شتێکی نائاساییە و شکاندنی یاساکانە. لە کاسێتێکی تردا ڕۆژی جەژنی پاکە و من و باوکم لەبەر خۆردا لە دەرەوەی خانووە هاوینەکەی فیڵستیۆلندا دانیشتووین. هەریەکەمان لەتێک پرتەقاڵمان بەدەستەوەیە. من بەبێ ئەوەی پرتەقاڵەکە پاک بکەم، خەریکم ئاوەکەی هەڵبلووشم. وابزانم باوکم دانیشتووە و بیر لە جۆرە پرتەقاڵێکی تەواو جیاواز دەکاتەوە، من هیچ گومانێکم نییە لەوە. ڕێک لە دوای ئەو جەژنی پاکەوە بوو کە باوکم نەخۆش کەوت بۆ ماوەی زیاتر لە شەش مانگ نەخۆش بووە و لەوە ترساوە بمرێت وابزانم خۆی زانی کامرێت دایکم چەنەها کەڕەت بۆی گێڕاومەتەوە کە باوکم بە تایبەتی ئەوەی پێناخۆش بووە بمرێت و فریای ئەوە نەکەوێت بە تەواوەتی من بناسێت نەنکیشم شتێکی لەو بابەتەی پێوتم بەڵام ئەو بە شێوەیەکی نەهێنی تر بۆی گێڕامەوە نەنکم هەمیشە کە باسی باوکمی ئەکرد بە دەنگێکی کەمێک سەیرەوە قسەی لەگەڵ ئەکردم بەڵام وابزانم ئەوە شتێکی هێندە سەیر و سەمەرە نییە نەنکم و باپیرەم کوڕێکی گەورەیان لە دەست چوو بوو من نازانم مردنی کوڕێکی گەورە چ هەستێک بە دایک و باوکە بەخشێت خۆشببختانە هێشتام کوڕێکی تریان لە ژیاندایە بەڵام نەنکم قەت لە کاتی تەماشاکردنی وێنە کۆنەکانی باوکمە پێناکەنێت بەڵکو هەروەک خۆی ئەڵێت، ئەمەوێت تەنها بە ڕێز و سەرنجێکی زۆرەوە دانیشم و تەماشایان بکەم. پێموابێت باوکم لەلای خۆیەوە گەیشتبوو ئەوەی کە مەحاڵە بتوانیت بە شێوەیەکی جدی لەگەڵ کوڕێکی تەمەن سێ ساڵ و نیودا قسە بکەیت. ئەمڕۆکە بە تەواوەتی لە مەبەستی تێگەم. تۆش کە ئەم کتێبە ئەخوێنیتەوە، پاش ماوەیەکی کەم لەوە تێگەیت. وێنەیەکی باوکم لەلایە کە لەسەر جێگای خەستەخانە پاڵکەوتووە. لە وێنەکەدا دەموچاوی زۆر لاوازە. منیش لەسەر ئەژنۆی دانیشتووم. دەستی گرتووم بۆ ئەوەی نەکەوم بەسەریا. دەیەوێت بۆم پێبکەنێت. ئەو کاتە تەنها چەند هەفتەیەک بەر لە مردنی بوو. خۆزگە ئەو وێنەیەم هەر نەبووایە. بەڵام چی بکەم تازە خاوەنی ئەو وێنەیەم و ناتوانم فڕی بدەم تەنانەت ناشتوانم لە شوێنێکدا داینێم و تەماشای نەکەم ئێستاکە من تەمەنم پ ساڵانە وردترێک بڵێم پ ساڵ و سێ هەفتەی تەواوم من ناوم جۆرج ڕێودەیە و لە گەڕەکی هۆملەفای ئۆسلۆدا لەگەڵ دایکم و یۆرگن و مەریەمدا ئەژیم یۆرگن زڕباوکمە بەڵام هەر بە ناوی خۆیەوە بانگەکەم مەریەم خوشکە بچکۆلەکەمە، تەمەنی تەنها ساڵ و نیوێکە، زۆر مناڵە و لەبەرەوە ناکرێت بە شێوەیەکی جددی قسەی لەگەڵ بکرێت. بێگومان هیچ وێنە یان کاسێتێکی ڤیدیۆیی کۆنی باوکم و مەریەممان پێکەوە نییە. یۆرگن باوکی مەریەمە و من تاقانەی باوکمم. لە کۆتایی ئەم کتێبەدا هەندێ زانیاری سەرنجڕاکێش دەربارەی یۆرگن دێنە پێشەوە. ئێستاکە ناتوانم بیانخەمە ڕوو، بەڵام ئەو کەسەی کە کتێبەکەی بخوێنێتەوە ئەیانبینێت. ئەو کاتەی کە باوکم مردووە، نەنکم و باپیرەم بە مەبەستی یاریدەدانی دایکم هاتوونەتە لامان و هەموو شتەکانیان کۆکردۆتەوە. بەڵام شتێکی گرنگی تێدا بووە کە هیچیان لەو کاتەدا نەیانبینیوە. ئەو شتەش چیرۆکێکی دوور و درێژ بووە و باوکم بەر لەوەی لە خەستەخانەدا بکەوێت نووسیوێتی. کاتی خۆی هیچ کەس نەیزانیوە کە باوکم چیرۆکێکی نووسیوە، چیرۆکی، کچەی پرتەقاڵ، هەتا ڕۆژی دووشەممەی پێشوو چاوی بە دونیا نەکەوت. ئەو ڕۆژە نەنکم خۆی کردبوو بە ژووری ئامێرەکاندا و لەوێدا لە ناو ماشێنێکی پێشبڕکێی سووری سەردەمی مناڵیما چیرۆکێکی تەواوی دۆزیبۆوە. بەڵام چی گەیاندبوویە ئەوێ؟ ئەوەیان کەمێک نهێنی تێدایە. بەڵام من لەو بڕوایەدا نیم هەر وا بەڕێکەوت بووبێ. چونکە ئەو چیرۆکەی کە باوکم لەو کاتەدا نووسیبووی کە من سێ ساڵ و نیو بووبووم پەیوەندییەکی بە ماشێنی یارییەوە هەیە. مەبەستم لەوە نییە کە چیرۆکەکەی چیرۆکێکی ئاسایی ماشێنی پێشبڕکێیە، نا، باوکم ئەو چیرۆکە دوور و درێژەی بۆ من نووسیوە. باوکم چیرۆکی کچەی پرتەقاڵی بۆ ئەوە نووسیوە کە من لە کاتی گەورەبوونما بیخوێنمەوە. ئەو کاتەی کە توانای تێگەیشتنم هەبێت ئەو نامەیەکی بۆ دواڕۆژ نووسیوە. ئەگەر بەڕاستی باوکم کاتی خۆی ئەو هەموو کاغەزەی کە چیرۆکە دوور و درێژەکەی لەسەر نووسینەتەوە خنی بێتە ناو ماشێنی کۆن یاریەوە ئەوا دەبێت بە تەواوەتی دڵنیا بووبێت کە نامەکەیەگاتە دەستی خاوەنەکەی بە بڕوای من کارێکی باشە گەر هەروە بۆ دڵنیایی هەموو شتە کۆنمەکانمان بەوردی بپشکنین و ئەو جابیان بەخشین بە کۆنە فرۆشێک یان فڕیان بدەینە تەنەکەی خۆڵەکەوە. کەس نازانێ چ جۆرە نامەیەکی کۆن و شتی لەو بابەتە لە شتە کۆنەکانە حەشار دراون من لەم چەند ڕۆژەی پێشوودا زۆر بیرم لەوە کردەوە دڵنیام لەوەی کە شێوەیەکی ئاسانتر هەبێت بۆ ئەوەی لە ڕێگەیەوە نامەیەک بۆ پاشەڕۆژ بنێرین و پێویست نەکات لە ناو ماشێنێکی یاریدا بیشارینەوە. بەڵام جار جارێک ڕوودەدات شتێک بنووسین و حەزەکەین دواتر لە پاش چوار کاتژمێر بخوێنرێتەوە یان چواردە ڕۆژ یان چل ساڵ تێپەڕێت و ئەوجا بخوێنرێتەوە چیرۆکی کچەی پرتەقاڵ نامەیەکی لەو بابەتە بووە بۆ جۆرجی نووسیوە و کوڕەی دوانزە یان چواردە ساڵ، مەبەستم لەوەیە کە باوکم نامەیەکی بۆ ئەو کوڕەی نووسیوە کە نە قەت بە گەورەی بینیبووی و و نە پێش دەچوو لە داهاتووە بیبینێت. بە هەر حاڵ ئێستاکە ئیدی کاتی ئەوەیە کە ئەو چیرۆکە بە شێوەیەکی ڕێکوپێک دەست پێ بکات. هەفتەیەک لەمەوبەر لەوانەی مۆسیقاوە هاتمەوە بۆ ماڵەوە و بینیم نەنکم و باپیرەم بە شێوەیەکی چاوەڕوان نەکراو هاتبوونە میوانیمان. لە تیۆنسبێرگەوە بە ماشێن هاتبوون و وا بە تەمابوون شەوێک لە لامان بمێنەوە. دایکم و یۆرگێنیش لە ماڵەوە بوون. لە ڕاڕەوەکەدا پێڵاوەکانم داکەند و وا هاتە بەرچاوم کە هەر چواریان بە پەرەوشەوە چاوەڕوانم بن. پێڵاوەکانم تەڕ و پیس بوون، بەڵام هیچ شتێکیان لەو بارەیەوە پێ نەوتم. هەستم کرد شتێک لە ئارادایە. هەر چواریان دانیشتبوون و خەیاڵیان ڕۆشتبوو دیار بوو بیریان لە شتێکی تەواو جیاوازە کردەوە. دایکم وتی مەریەممان خەواندووە لەوا چوو کارێکی هەر زۆر باشیان کردبێت بە تایبەتیش لەبەرەوەی کە نەنکم و باپیرەم لەوێ بوون. خۆ ئەوان نەنک و باپیرەی مریەم نین. مریەم نەنک و باپیرەی خۆی هەیە. ئەوانیش میهرەبان و جارجارێک سەردانمانەکەن. بەڵام وەک ئەڵێن خوێن خوێنە و قەت نابێ بە ئاو. چوومە ژوورەوە و لەسەر فەرشەکە دانیشتم. هەر چواریان بە شێوەیەکی زۆر سەیر تەماشایانە کردم. وای بۆ چووم شتێکی گرنگ قەوما بێ. هەرچەند بیرم کردەوە لە ماوەی چەند ڕۆژی پێشوودا هیچ شتێکی قۆڕم لە قوتابخانەیان نەکردبوو. ئەمڕۆش لە کاتی خۆیدا لە دوای وانەی مۆسیقای پیانۆوە ڕێک هاتمەوە بۆ ماڵەوە. ئێ چەند مانگێکیش بەسەر دواهەمین جارا ڕۆیشتبوو کە بە دزییەوە دەکڕۆنییەکم لەسەر مێزی نانخواردنەکە لوول کرد و خنیمە گیرفانمەوە. لەبەرەوە وتم، چییە، هیچ شتێک قەوماوە؟ ئەوجا نرکم کەوتە قسەکردن و وتی، نامەیەکی باوکتمان دۆزیوەتەوە کە بەر لە مردنی بۆ تۆی نووسیوە. دڵم ڕاچڵەکی و. هەناسەیەکی قوڵ مەڕکێشا ئاخر ئەو یانزە ساڵ لەمەو بەرمردبوو تەنانەت دڵنیانە بووم کە سیمایم بیر دەکەوێتەوە یان نا نامەیەک لە باوکمەوە هەروەک شتێکی زۆر گرنگە هاتە بەرچاوم خەیاڵم بۆ سێت نامەیەکە چوو نامەیەکی گەورەم لەسەر کۆشی نەنکم بینی پاش کەمێک بەرەو ڕووی من ڕایگرت نامەکە نەکرابەوە لەسەری نووسرا بوو بۆ جۆرج هیچی تری پێوە نەبوو. نە دەست و خەتی نەنکم بوو، نە هی دایکم و یۆرگینیش بوو. بە پەلە نامەکەم کردەوە و تۆپەڵێک کاغەزم دەرێنا. داچڵەکیم کە بینیم لە سەر یەکەمین لاپەڕە نووسرابوو، باش دانیشتووی جۆرج؟ هەر چۆنێک بێت کەمێک گرنگە کە بە باشی دابنیشیت، چونکە ئێستاکە ئەمەوێت چیرۆکێکی سەرنجڕاکێشت بۆ بگێڕمەوە. سەرم کێشی خوارد. ئەمە چییە؟ نامەیەک لە باوکمەوە؟ بڵێی بە ڕاستی ئەو نووسیبێتی؟ باش دانیشتووی جۆرج، لەوە چوو گوێم لە دەنگە گڕەکەی باوکم بێت. لەوێدا هەر وەک دەنگی سەر کاسێتی ڤیدیۆکان نەبوو، بەڵکو بە شێوەیەک گوێم لێ بوو هەر ئەدوت لە ناکاوە زیندوو بۆتەوە و لەناومانە لە ژووری دانیشتنەکەدایە. ڕاستە زەرفەکەیان بە داخراوی دایە دەستم بەڵام لەگەڵەوەشدا بەخۆم نەبوو پرسیارم لە گەورەکان کرد و ویستم بزانم ئەوانیش نامەکەیان خوێندۆتەوە یان نا بەڵام هەر چواریان سەریان بۆ ڕاوەشاندم وتیان تەنانەت دێڕێکیشمان نەخوێندۆتەوە یۆرگن وتی تەنانەت پیتێکی نامەکەشم نەدیوە بە دەنگیا هەستم کرد کەمێک شەرمەکات لە دەنگیە و ناهچوو ئەجاوتی ئەگەر ڕێگە بدەی لە پاش ئەوەی کە خۆت خوێنتەوە ئێمەشەی خوێنینەوە وابزانم زۆر پەرۆشی ئەو بوو کە ناوەڕۆکی نامەکە بزانێ هەستم کرد شتێک ئازاری ویژدانی هەیەات ئەو جانەنکم هۆی سەردانی ئەو پاشنیوەڕۆی ڕوون کردەوە وتی بۆیە هاتینە ئۆسلۆ بۆلاتان چونکە پێم وابێت نهێنیکی کۆنم بۆ دەرکەوتووە قسەکەی زۆر نادیار و پڕنهێنی هاتە بەرجۆم هەرواش بوو ئەو کاتەی باوکم نەخۆش کەوتبوو بە دایکمی وتبوو کە خەریکی نووسینی شتێکە بۆ من نامەیەک بوو دەبواە لە کاتی گەورەبوونمدا بم خوێندایەتەوە بەڵام وا تەمەنم بووە بە پ ساڵ و نامەیەکی ئاوها قەت دەرنەکەوت ئەو شتە نوێی کە لەم دوایەدا ڕوویدا ئەوە بوو کە نەنکم لە پڕێکدا قسێکی تری باوکمی بیرکەوتبووەوە و کە کاتی خۆی وتبووی ئەو داوای کردبوو کە هیچ کەسێک ماشێنە سوورەکە فڕێ نەدات نەنکم ئەیوت، تا ڕادەیەک وشە بە وشەی قسەکانیم لە یادە. لەو کاتەدا بووە کە لە خەستەخانەدا کەوتبوو. باوکم بە نەنکمی وتبوو، خۆ نیازتان نییە ئەو ماشێنە سوورە فڕێ بدەن. بە هەر حاڵ، ئەگەر ئەتانەوێت کەسێکی میهرەبان بن، ئەوا فڕێی مەدەن. ئەو ماشێنە لەم چەند مانگەی دواییدا بە لای من و جۆرجەوە زۆر گرنگ بووە. من ئەمەوێت ئەو ماشێنە لە لای جۆرج بمێنێتەوە.